علی سیدنا محمد و علی آله و اصحابه اجمعین برایانی ئیماندار و خۆشەویست خوشکان و دایکانی ئەهلی ئیسلام سەلام و ڕەحمەتی خوای پەروەردگار لەم کاتە پیرۆزەدا لەسەر ئێمە و هەموو ئومەتی پێغەمبەر بێ صلی الله علیه وسلم پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەرکی سەرەکی گەیاندنی ئەم ئیسلامە ڕەحمەت و پڕ بەرەکەتە بوو بۆ هەموو گرۆی جیهانی. پەیامی ئیسلام پەیامێکی ڕەحمەت و میهرەبانییە، شیفابەخشی نەخۆشی و زام و دەردەکانە. خۆشەویستی خوا صلی الله علیه وسلم کە خوای پەروەردگار ڕەوانی کرد نەک هەر بۆ ئیمانداران بەڵکو فەرمووی ئەم ڕەحمەتە بگەیەنە چونکە خوا فەرمووی من ڕەبی عالەمینم ئەوەش کە سوجدە بۆ خوا نابا هەر لە ژێر ڕەحمەتی ئەو ڕەب العالمینەدا جێی بۆتەوە لەم دنیادا و ئاخر وشەی قورئانەکەشمان فەرمووی مەلیکی الناسی ئیلاهی الناسی ڕەبی الناس ئەمانە سوڕەتی ناس ئاخر وشەش لە قورئان ئێمەدا بە وشەی ناس کۆتایی پێ دێ هەموو خەڵکی بە ئیماندار و بێ ئیمانەوە واتە ئەم ئیسلامە بە مەرجێک جوان تێی بگەی بە مەرجێک بە هەڵە لێی حاڵی نەبی عیلمی باشت پێی هەبێ وەڵاهی کەسێک نییە لەم سەر زەویەدا لە ڕەحمەتی ئەو ئیسلامە ئیستفادە نەکا ئەوەی ئیماندارە لە دنیا و قیامەتا ئیسراحەت دەکا ئەوەی کافرە لە دنیادا ئیسراحەت دەکا خۆی قیامەتی ناوێ ئەوە دەچێتەوە بارەگای خۆی پەروەردگاری خۆی تەبلیغ هەر خۆی لە خۆیا دیارە تەبلیغ بریتییە لەوەی کەسێک پەیامێک دەنێرێ بۆ کەسێک ئەبێ ئەو کەسەی پەیامەکە دەگەینێ بە جوانترین شێوە بە زمانێکی زۆر شیرین بڵێ برا ئازیزەکەم ئەم تەبلیغەت بۆ هاتووە لەلایەن ئەو سەرکردەوە لەلایەن ئەو فڵان کەسە و ئەو دەسەڵاتەوە ئەم هەر ئەوەندەی لەسەر بۆی نەکە لە بچە بکاتە دەستی و بێنە بۆ مەحکەمە ئەمە ئیشی کەسێکی ترە کە قەزاە کە دەستگای جێبەجێکردنە بەڵێ خۆشەویستان پێغەمبەری خوا صلی الله علیه و سلم خوای پەروەردگار ئەم کارە گەورەی پێسپارد کە گەیاندنی پەیامی خواییە ئەو مامۆستای ئەم دینە بوو ئیمام نوێژ و وتاربێژی مەدینە بوو خواوەند سەناخوانی بوو معجزە پشتیوانی بوو نوێژ ڕووناکی چاوانی بوو نەخشەی هەبوو بۆ مانگ و ساڵ بۆ دەر بۆ ماڵ دوژمنانی هەرچەند زۆر بوون، گەورە و گچکە ڕەش و بۆر بوون، بەڵام لێیان بێخەم نەبوو، دوژمنی خۆی پێ کەم نەبوو. زبر و مۆن و تووڕە نەبوو، ئەو نەرم بوو، دڵگەرم بوو، بە ئارام بوو، پڕ شەرم بوو، میهرەبان و بەخشندە بوو، ڕووخۆش و دەم بە خەندە بوو. پێغەمبەر صلی اللە علیە وسلم کە ئەم تەبلیغی خوای گەیاند ئاوا گەیاندی ئاوا بە نەرمی و حەلیمی کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم وەفاتی کرد ئەم میراتی تەبلیغکردنی دینی خوا بۆ خەڵکی خوا سپێردرا بە عولەمایانی ئیسلام العلماء ورثة الأنبياء زانایانی ڕاستەقینە لە منبەر و محرابی پێغەمبەر صلی الله علیه وسلم میراتگری ڕاستەقینەی پێغەمبەرن صلی اللە علیە وسلم ئەو کەسەش کە واریس بێ ئەبێ سیفاتەکانی پێغەمبەری خوای تێدا بێ صلی اللە علیە وسلم ئەمجا واریسە واریسی تەنها بەج بۆ مێزەرێک نییە ئەبێ ئەخلاقیاتی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەو ڕەوشەی لە پێغەمبەری خۆشەویستا هەبوو بۆ گەیاندنی ئەم دینە لەو علەما و زانایاشدا هەبێ ئەمجا واریسی ڕاستەقینەی و لێ قبوڵ دەکرێت یەکەم سیفەتی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە گەیاندنی دینەکەدا تموحی لە ماڵی هیچ کەسێکا نەبوو چاوی لە دەستی هیچ کەسێک نەبوو داواشی لە هیچ کەس نەبوو ئەوانەی عالم بوون لە شوێنی پێغەمبەر صلی اللە علیه وسلم هەمان ڕەوشتیان هەبوو دەچینە مزگەوتەکەی پێغەمبەر صلی اللە علیه وسلم شاری مدینەی پیرۆز ئالەو کاتەدا سەردەمی هیشامی کوڕی عەبدولمەلیکە کە لە دیمەشقی شامدا دەنیش لە سووریا خەلیفە بوو خەلیفەی ئیمانداران بوو جیهانی بەدەستەوە بوو سەردانی ماڵی خوای کرد بۆ کەعبەی پیرۆز و حەجی کرد دواترش چوە مزگەوتی پێغەمبەر صلی بۆ مەدینە کە چوو دەوری نوێژی عەسر بوو ئەو هەموو خەڵکە لە دەوری پیاوێکی جل شەڕ پیاوێک ئاو بەڕیشیا دەست نوێژی هەڵگرت بوو بەڕیشیا تکایە خوارەوە ئەو هەموو خەڵکەی گوێیان بۆ گرتبوو ئەم خەلیفەیە بەو هەموو هێز و دەسەڵاتەوە کە چووە مزگەوتەوە کەس هەر ئاوڕیشی لێ نەدایەوە لەبەر قسەکانی ئەم عالمە وتی ئەوە کێیە وتیان ئەوە سالمی کوڕی عەبدوڵڵای کوڕی ئیمامی عومەری کوڕی خەتابە ئەوە لە شوێنی پێ ساڵ سەلەم وەعز دەدا بۆ خەڵک و ئامۆژگاری خەڵک دەکا ئەوەندە قسەکانی ئەم سالمە بە تەسیر بوون هەموو خەڵکەکە هەر ئاگاشیان لێ نەبوو خەلیفە و حەشەمەتەکەی چوونە ناو مزگەوتەوە هەر ئاوڕیشیان بۆ نەدایەوە کە خەڵکەکە دەوری چۆڵ کرد چوە خزمەتی و بە چوە کادانیش بەس چوە کادانیش لە خزمەت ئەم عالمەدا وتی جەنابی مامۆستا سالم چی دەفەرمووی خزمەتێکت پێشکەش کەم پارە و پوڵێک زەوی و زارێک خزمەتێک ئەفەمە ئاوا سەری بەرز کردە وتی هەی پیاو هە نەشی ودەی خەلیفە تۆ شەرم ناکەی لە مزگەوتی پێغەمبەر صلی الله علیه و سلم باسی ماڵی دنیا دەکەی تۆ چاو لەو قەبرەی خۆشەویست نییە هێشتا دنیا لە دڵایە عیبە جارێک کە قسەی وا نەبیستم لە مزگەوتی پێ سەسەم باسی دنیا و پارە و پوڵ و زەوی و زار بکرێ ئەفەمێ خەلیفە کشایەوە هەر بەنج بوو قەت قسەی وای گوێ لێ نەبووە چوو لە دەرەوەی مزگەوت چاوەڕێی کرد کە هاتە دەرەوە بە گۆی بە گۆچانەکەیەوە بەبێ حەرس و حیمایە چوو دەستی ماچ کرد وتی داوای لێبوردن لێ دەکەم لە مزگەوت تا دەبۆ قسەکەم نەکردا ئێستا فەرموو چیت دەوێ و لە خزمەتتام و بۆ جێبەجێکەم وتی بەو خوا حەیفە تۆ خەلیفە و سەرپەرشتیاری ئیماندار بی ئەڵی لە قسە حاڵی نابی برا من لە ماڵی خوادا داوای دنیام لە خوا نەکرد داوای دنیا لە عەبدێکی وەک تۆ دەکەم کە ڕوحی خۆشت بەدەست نییە کە نانی خۆشت بەدەست نییە من شەرم دەکەم نان و قوتی خۆم لە کار بەدەست داوا بکەم ئەڵێ خەلیفە لەرزی هەموو لەشی لەرزی ئەوانەی حەرس و حیمای بوون وتیان قوربان بۆوان لێهات فمن بەزاتی خوا بەدەست خۆم نییە چەند شەڕ و قائیدی عەسکەری و سەرپەرشتیاران و گەورانی دونیام دیوە بەقەدەر ئەم پیاوە سام و هەیبەتی لە دڵما نییە ئەمە بۆ خوا عالم ئاوا عالم بوو هەتا عالم و جێنشین پێ سەم ئاوا بوو ئەم دینە ئاوا عیزەتی هەبوو مامۆستا سعیدی نەوڕەسی کاتێک کە ڕووسەکان بەدیل گرتیان مەلا سعیدی نەوڕەسی پیاوێکی هەرە بە ناوبانگی ئەم میلەتی کوردە ئێمەیە ئەوە لە نەتەوەی عەرەبە ئەمە لە نەتەوەی کوردە کاتێک کە قەیسەری ڕووس ئەمری ئیعدامی دەرکرد لە وڵاتی ڕووسیا بەدیل گیرا لە شەڕی ڕووسدا لە ڕۆژی ئیعدامکردنەکە سەردانی سزنەکەی کرد وتی بۆی بۆ خۆم بە دیاریانەوە بووم کە ئەو کوردە موسڵمانانە ئیعدام دەکرێن لەو کاتەدا هەموو سزنەکان لە ترسان هەستان کە هاتە سزنەکەوە مامۆستا سعیدی نەوڕەسی هەڵنەستا وتی، پێی بڵێن بۆ هەڵناستێ؟ تەرجومانەکە وتی، بۆ هەڵناستی؟ وتی، لەبەر ئەوە نییە پاشا و قەیسەرم پێ کەم بێ، ئێمە کەسمان پێ کەم نییە. ئەوەش تاقیکردنەوەیەکی دنیایە و لە وڵاتی خۆیان سوڵتەی هەیە. بەس من مێزەری سپی مەلایەتیم لەسەرایە و قورئان لە سنگمایە. وەڵڵاهی پێم بێ عیززەتییە لەبەر پیاوێکی بێبڕوا و مولحید هەستم. هەر ئەوەندەیە ئەینا لەبەر حورمەتی ئەو قورئانەی سنگ و ئەو مێزەرەی سپیەی سەرم ئەینا وە من نیە پێم پاشان پێ سوک بێ بۆی تەرجومە کرد و وتی لە سێدارەی دەن لە پێشەوە ملی ئەو پەڕێنن کاتێک داواکار داوای لەکرد وتی چی وەسێتێک شتێک لێ وتی هیچم نیە تەنها ڕێم دەن دوور کان نوێش بکەم پێش لە سێدارەدان و مل پەڕاندنم دوور کان نوێش بکەم لەو شوێنە نوێژی کرد دەست نوێژی هەبوو نوێژی کرد کەلێ بۆ وانە وتی قەنارەکە لە کوێ بڕۆم بۆ لای ئەوە شەهید بوونێکەوە بە مەزڵومی شەهید دەکرێین پاشا وتی داوای لێبوردن لێ دەکەم قەیسەری ڕزوتی داوای لێبوردن لێ دەکەم فعلا تۆ زانای تۆ ڕێزی زانینەکەت گرت مادام ئەوەندە پیاوێکی مەبدەئی ئەوەندە لەسەر بیر و باوەڕی خۆت سووری بڕۆ ئازاد بەو ئەوانەشم هەموو ئازاد کرد کە لەگەڵ تۆدان بۆ خوا بژی خوای گەورە ئاوا پشتی پەنات دەبێ مەلا هەتا هەبوو ئاوا بوو ئاوا بێمنەت ئاوا بێتەماع ئاوا لەگەڵ خوای خۆیدا پاک بۆیە ئێمە پێشەوەی قسە لەگەڵ هەر کەسێ بکەین دڵنیابن لەگەڵ خۆمانە قسە دەکەین ڕەنبێ خەلەل لە خۆمانەوە بێ کە خەڵک باسمان دەکا ئەی مامۆستا تۆ هەنگێکی هەڵاڵەی ئەم شەریعەتەت نۆش کردووە بە ڕەنجی زۆر گەنجت کڕی و لە ساباتی میحرابێک کا جێگات بۆ خۆت خۆش کردووە خەڵکی لە تۆ چاوەڕوانی خۆراکێکی شاهانەیە ئومێدی ئایندەی دووریان بەوج بەو مێزەرانەیە دە تۆش دەستت لەسەر دەست بێ تیکەنانێ کە مێزەری سپید ڕەشکا بە قەقنەس بێ ئەمان قورئان نەدەی بەنان دوو نموونە قورئانیەکە تۆ دەدوێنێ حەرفێ بەسە لە بۆ کەسێ کەوا کەس بێ تۆ هەر وەک خونچەی گوڵانی هەنگ و مەل کەمەند کێش دەکەی هەروا دکتۆری دڵانی خەڵکی بۆ ناو بەهەشتی خوا پەلکێش دەکەی تۆ هەورێکی بەهاری نەرمەبارانی ڕەحمەتت هەڵگرتووە ئای چەندە کۆڵەکەت قورسە کێو خۆی لە ژێر ڕاناگرێ قاچ دەلەرزێ و لاشەی زەبوون بەو کۆڵەوە هەڵناگرێ باوەڕ بکەن ناڵە و سەدای قوم فەئەنذری قورئانی دەنگی نەرمی زەممیلونی لەبیر کردم ئەی پێغەمبەر خۆی نەیفەرموو ئەمری سەختی فەستەقیم کەما ئومیڕتە لە سوڕەتی هود پیری کردم شوانێ باش بە ئەی مامۆستا شوانێ باش بە گورگ مەڕەکانت نەبا ڕانەکەت فەرامۆش نەکەی چاو نەبڕیتە دنیای خەڵکی دڵ بە پووشێکی خۆش نەکەی تۆ چاودێری شەریعەتی بۆ کولێرەی قروشبایی ئیسلام هەڕاج فرۆش نەکەی تۆ کە لە نوێژە ئیمامی دیارە ئیمامی ژیانی ئیتر مەموون بی کەی جوانی با بزانی تۆ هەوێنی کامەرانی دەلیلی چاکەکارانی پیرۆزت بێ میراتبەری میراتی پێغەمبەرانی تۆش با گوڵچاندن کارت بێ تۆش با گوڵچاندن کارت بێ ڕێبواری ڕێ دەستبارت بێ جبە و مێزەر بە فەخرەوە کاڵای ناولادێ و شارت بێ وەک نەوەوی شوێنەوارێک جێ بهێڵە تا بۆ میزانی قیامەتت وەک بەرچنەی سەر بارت بێ بەڵێ خۆشەویستان لە خوای بە زیاد بێ ئێمە فەخر و شانازی بە ئیسلامەوە دەکەین و بەوەش کە لەناو ئەم میلەتەی ئێمەدا هەتا ئێستاش و تا قیامەتی ئیشاءاللە لێی نابڕێ عالمی گەلێ چاکمان هەبوون یەکێ لە شانازیەکانی میلەتی کورد دینمان زۆر بە پاکی وەرگرتووە و بەڕاستی مەلا و عالمی چاکیشمان هەبوون وەرە لە بواری ئەدەبە ئەگەر سەیری ئەدەبی کوردی کەی ئەبێ بگەڕێیتەوە بۆ کێ؟ بگەڕێیتەوە بۆ مەدرەسەکەی نالی، بۆ مەحوی، بۆ سالم، بۆ کوردی، بۆ ئەحمەدی خانی و شاکارەکەی مەموزین، بگەڕێیەوە بۆ مەلای جەزیری لە بادینان، بگەڕێیەوە بۆ مەولەوی. باشە ئەدەبی کوردی مەلای لێ لابەرە چی دەمێنێتەوە؟ وەرە پێم بڵێ لە کۆلێجی ئەدەبیات بەشی کوردی بەس بەشی مەلاکانی کوردی لێ لابەرە نازانی باسی چی بخوێنی. حمد و سەنا بۆ خوا کە مەلا پێشەنگی ئەدەبیاتی کوردی بووە سپاس بۆ خوای پەروەردگار لە بواری بڵاوکردنەوەی علم و زانستە لەم کوردستانەیە مەلا مامۆستای مزگەوت مامۆستای سەرەتایی بووە هەتا دوا قۆناغی خوێندنی باڵا و زانکۆ ئەزانن بۆ چونکە کاتێ مامۆستایەکی بەڕێز لە حجرەیە فەقێی هەبووە لە دەرسی ئەلفبای فەقێیەتیەوە هەتا ئیجازەی علمی مەلایەتی کە پلەی دکتۆرایە دەرسی بە فەقێ وتووە ئێستا مامۆستایەکی ئیبتیدایی ناتوانێت دەرس بە زانکۆ بڵێ مامۆستایەکی زانکۆش نایە لە ئیبتیدایی دەرس بڵێتەوە ئەڵێ من چۆن لەوێ دەڵم بەڵام مەلا ئەوەی نەکردووە ئەوەی کە سەرەتا هاتووە ئەلف با فێر بێ مامۆستا دەرسی پێ وتووە ئەوەش ئاخر مادەکانی عیلمی خوێندووە لە عیلمی مەلاتیدا هەر پێی وتووە حمد و سەنا بۆ خواستە جیهان شانازی دەکا بە مەلا کوردەکانەوە مەلا ئەبوبەکری موصنف ئیبن قەرەداغی، ئیبن موستەوفی، ئیبن سەلاحی شارەزووری، ئیبن خەلەکان، شێخ ئەبوبەکری باقلانی، مەلا عەبدولکەریمی مودەڕیس، مەلا حەمینی کانی سانان، شێخ محەممەدی خاو کە هەر نابژێردرێن، ئەمانە نەک کورد، هەموو جیهان شانازی بە عیلم و زانستیانەوە دەکا. وەڵاهی مەلامان هەیە یەک تاکە ڕۆژیش نەچۆتە مەکتەب، ئێستا لە ژیاندایە بەڕێوەبەری پەیمانگەی دیراساتی ئیسلامییە، یەک ڕۆژ نەچۆتە خوێندنی دیراساتی مەکتەب. دکتۆرای وەرگرتووە ئەوانەی کە سەرپەرشتیاری دکتۆراکەیان کردووە تویانە توخوا بەس پێمان بڵێ تۆ لە کوێ خوێندوتە هەر سەریان سوڵماوە لە مووسڵ کە دکتۆرایان داوەتێ وتێتی وڵا برا من لە یەک شوێن نەخوێندووە بەس لە حوجرەی مزگەوتا خوێندوومە سەریان سوڵماوە لەو هەموو عیلمە کە کابرا بە بێ دیراساتی ئەکادمی بەدەستی هێناوە لە بواری دەستخەت خۆشیدا لە بواری نامەنووسیندا ئێستاش مەکتەبەکانی جیهان دەستخەتی مەلای کوردیان بە فەخرەوە هەڵگرتووە ئەو هەموو دەستخەتە خۆشە ئەو هەموو نامە جوانە لە شۆڕش و دیفاع لە میللەتدا مامۆستای کورد مامۆستای مینبەر و میحراب دوانەکەوتووە ساڵی 1990 کاتێک کە مال ئەتاتورک بڕیاری دا زمانی کوردی نووسینی کوردی قەدەغە بکرێ قورئانەکان بسووتێندرێ لا ببرێ شەریعەتی ئیسلامی یەکەم کەسێ لە کوردا کە لێی بەدەنگ هات مەلایەکی کورد بوو شێخ سەعیدی پیرانتان لە یادە چل و شەش ئەندامی سەرکردایەتی لەو حیزبەدا هەبوو یانزەیان مەلا بوون بەس بەو مێزەرەوە یانزە ئەندامی حیزبەکەی شێخ سەعیدی پیران لە ئەندامانی سەرکردایەتی لەو چل و شەشە یانزەیان مێزەر بەسەر بوون مامۆستای مینبەر و میحراب بوون حەڤدە کەسی بنەماڵەکەی لەگەڵ خۆی ئیعدام کرا ئێستاش نانێژ لە قەبرستان بیان نێژن یەک زەڕە ئەو مەلایە خیانەتێکی بە میلەتی خۆی نەکرد چواردە ساڵ نەوەکانی بۆ بولگارستان و سنوورەکانی نەفی کران لە مافی سیاسی لە مافی بازرگانی لە مافی خوێندن بێبەش کران لە کاتی ئیعدامدا داواکاری گشتی بە شێخ سەعیدی پیران بەو مێزەرە سپێ و ئەو ڕیشە سپێیە وتی شێخ مامۆستا چ داواکاریەکت هەیە لە کاتێکا کە دوای چەند دەقیقەیەکی تر ژیان لە دەست دەدەی چونکە ئیعدام دەکرێ ئەوە پەتەکەیە وتی من بۆ دوو شت خەباتم کرد یەکەم بۆ عیزەتی ئاینی ئیسلام دووەم بۆ سەربەرزی نەتەوەی کورد ئەو دوو هەدەفەم هەبوو بەم حیزبانە دەڵێم تو ئەو خوا با بگەڕێنەوە بۆ دوو شت هەموو شتێ واز لێ بێنن عیزەتی دینی ئیسلام کە سەربەرزیمان پێوەیەتی کوردایەتی ڕاستەقینە و خۆشەویستی ئەم نیشتیمانە ئەوەی تری هەمووی درۆو دەلەسەیە هیچ کەس خۆی پێوە با نەدا وتی من بە ئەو دوو شتە دەکەم وتی ئەی من دڵم داواکاریت وتی داوام ئەوەیە تو ئەو خوا میللەتی کورد لە دوای ئێمە ئێمە خیانەتمان بەم وڵات و نیشتیمان و دینە نەکرد لەبەر چاوی دوشمنان سوکمان مەکەن ئێوە خیانەتی پێ مەکەن ئەوە کەراماتی هەبوو دەیزانی ڕۆژە ئەم میللەتە خیانەت بە دینی خۆشی و بە نیشتیمانی خۆشی دەکا وتی تو ئەو خوا لە دوای ئێمە ئێمە خیانەتمان نەکرد ڕوحی خۆمان بە سەربەرزی فیدا کرد ئێوە خیانەت لە دین و لە نیشتیمانی کوردستان مەکەن بەس ئەوەندەم وەسێتەوە هیچ شتێکی ترم نییە ئەی خۆ شێخ مەحمودی حەفید پیاوێکی مەلا نەبوو لە بنەماڵەی شێخانی تەریقەت نەبوو ئەی قازی محەممەد فەخرە بۆ مەلای کورد ئێمە برا ناترسین خەڵکی دمان لێ بکاتەوە فەخرە بۆ مەلای کورد یەکەم سەرۆک کۆماری کوردستان مێزەر بەسەرێک بووە قازی محەمەد مەلای مزگەوت و مودەڕیسی مزگەوتێکی دینی نەبوو یەکەم سەرەک کۆماری کوردستان یەک ڕۆژیش خیانەتی بۆ میللەتە نەکرد دینارێکی ئەو میللەتە و تمەنێکیشی نەخوارد زەوی و زارەکەشی لە دوای مردنی خۆی هەمووی بەخشی بە مەکتەب و خەستەخانە و مزگەوت ئامۆزاکانیشی لەگەڵ خوای ئیعدام کران ڕوحی خۆشی کردە سەلامەتی قوربانی میللەتەکەی لە خوا بەزێ بێ ئەوە فەزلی خوایە کە خوای گەورە ڕەحمی کردو بە عیزەتی ئەم قورئانە مەلا ئاوا پەرێزی پاک بێ کوردایەتی پاک مەلا دایهێنا چەند مەلامان بۆ خۆتان هەر لەم منتیقەیە پێویست بە ناوهێنان ناکات چەند مەلا لە شۆڕشی ئەیلولا شەهید کران چەند مەلا لە بەرەکانی جەنگا دژی بەعس لە شۆڕشی ئەیلولا مەلایەتی مزگەوتەکەیان بەجێهێشت و چەکیان دەستدایە لەگەڵ هێزی پێشمەرگەدا لە شۆڕشی ئەیلولا مەلامان شەهید کرا لە بواری ئاشتیدا حەمد و سەنا بۆ خوا مامۆستای مێزەر بە سەری میللەت لە میحرابا پەیامی بەیەکەوە ژیانی هەبووە وەڵاهی بەردەوام وتمانە میللەت برابن وتمانە غەش لە حکومەتەکەت مەکە چەند ڕۆژ خەڵک پەیوەندیمان پێوە دەکات تخوا غەش لە حکومەتەکەت مەکە برام نەخێرەوە پارە حەرامە نەخۆی نەوەڵا پێشمەرگەی پارەی زیاد بۆ هاتۆ بیگێڕەوە بازاڕەکەت با پاک بێ برای فرۆشیارم ئەوە پەیامی ئێمە بوو کوشتن تاوانە کوڕە خەڵکی نەدەستان نەچێتە خوێنی یەک وتومانە با نیفاق نەمێنێ بە دڵ و زبان ئەوەی لەسەر زمانت بوو با لە دڵیش تابێ لە مەقەڕی حیزبەکان بەداخەوە لەسەرەوە هەموو خەڵک بران لە ژێرەوە هانی یەکتر دەدەن دژی یەکتر بەس لە مزگەوتا ئەوانە لە مزگەوتا دەڵێن تو ئەو خوا ئەوەی لەسەر زبان تەبا لە ناو دڵیش تاوا بێ منافق مە بەرامبەر یەکتر ئەمە پەیام لەمە جوانتر هەیە هەتا ئیسلام هەبوو تا مەلای ڕاستەقینە هەبوو تا ئەم حیزب حیزبیانە نەبوو وەڵاهی مەلا نەیدەزانی کامە مەسیحێ لە گەڕەکەکەی و کامە جوولەکەی و کامە مسلمانە هەموو بەیەکەوە دەژیاین نمونەی مێژوویم لایە کاک ئەحمەدی شێخ ئەوەندەی دەروێش هەبووە لە سلێمانیدا بەس یەک ئاماژەی بکردایە یەک جوولەکە و گاو لەو شاری سلێمانێدا نەدەما هەر یەک عەرەقخانەی نەدەهێشت بەس بە یەک ئاماژەی دەروێشەکانی ئەر ئاوایەکی بکردایە خۆیان تێیەگەیشتن کەچی کوڕێکی دێتە لای دەڵێ باوکە لە گەڕەکی مەسیحیەکان ئافرەتێکی زۆر ڕێک و پێک هەیە باوک و دایکی مەسیحین گاورن دەمەوێ ئەو کچەم بۆ بێنی کوڕم ئەی بۆ کچە مسوڵمانەکە بۆ نێنم نەوەڵا باوکم من دڵم چۆتە سەر ئەو کچە مەسیحی ئەوم دەوێ عالمان ئێمە ئاوا براکان لە دین گەیشتبوون کاک ئەحمەد بۆ خۆی دەچێتە ماڵی ئەو پیاوە مەسیحیە دەستی ئەو کابرا مەسیحە ماچ دەکەن و کچەکەی پێشکەش بە کوڕی کاک ئەحمەد دەکا ئەویش ناڵە کوڕە مسوڵمان و کوڕە شێخە نایدەمێ کە مناڵیان دەبێت لە مەجلیسی ناو نانەکەیدا دەڵێن کاک ئەحمەدی شێخ بانگی بەسەرە بدە و ناوی بنێ دەفەرمێ وا ناومان نا عیسا کوڕەکە ئەڵێ باوکە ئەی بۆ ناوی نەنین محەممەد ئەڵێ لەبەر دڵ ڕاگرتنی بوو کە مەسیحەکەم کە عیساییە وا ناوم نا عیسا بە ناوی عیسا پێغەمبەرەوە ئێمە خەڵک ئاوا مەلای کورد ئاوا ڕێزی خەڵکی دەگرت لە ڕادیۆدا گوێم لێ بوو کابرایە گوتی من ماڵە جوولەکەیەکم دراوسێ بوو وەڵاهی هیچ مانگێکی ڕەمەزان چونکە ئەو کاتە غاز و شت نەبوو مەتبەق نەبوو خەڵک لە حەوشەیە هەموومان دەزانین لە لادێدا لە شارەکانیشدا ئاگر بە چیلکەودا کراوەتەوە وتی قەسەم بەخوا هەتا ڕەمەزان تەوا بۆ ئەو جوولەکە لە حەوشەی خۆیان گڕی نەکردوتەوە چێشتی نەخواردووە چێشتی ئێوارەی نیوەڕۆیە بە ساردی خواردووە وتمە کاکە بۆ ئاخۆت عەزێ دەیت وتی لەبەر حرمەتی تۆی موسڵمان چونکە تۆ بە ڕۆژووی نامەوێت چڵە دووکەڵ بەسەرا بەرزکەمەوە بۆنی چێشتەکەم بەسەردا بێ هەر جولەکەکەش ئازاری موسڵمانەکەی نەیەدا ئەو هەموو یەزیدیە لەم سنوورانەدایە ڕۆژانە خەڵک شایدە پەیوەندی بە ئێمەوە کردووە وتومانە تو ئەو خوایە ئاگات لە دڵیان بێت چونکە ئەوانە غەریبن جارێکی لە کۆڕێکە لە دانیشتنێکە کابرای گوتی دەواجنم هەیە و مەسیحی لەسەرن زۆرم ئامۆژگاری کرد کە چەند بۆیان باش بە چەند ڕێزیان لێ بگرە چەند حرمەتیان بۆ بگرە وەڵی پیاوێک فرمێسک بە چاوی هات وتی مامۆستا خۆزگە لە عەسکەریدا ئەمەم دەزانی جوندێکی یەزیدیمان لەگەڵ بوو زۆرم عەزێت دەدا خۆزگە بمناسیایەوە گەرنی خۆم پێ ئازا کردایە وەڵاهی نەمزانی و ئیسلام وایە بەرامبەر بە یەزیدیەک بە شەیتان پەرستێک ڕێز لە بیر و باوەڕەک ئەوەندە ئەخلاق جوان بێ بە ئەخلاق جوانەکەت سەرنجی ڕاکێشی موسڵمان بێ نەک بە تفکردنە سەر عەرز ژینگەش پیسکەی و دڵی ئەویش کرمێکەی ئەوە ئیسلام ئاوا خەڵکی فێر دەکرد شێخ سەعیدی پیران مەلا کاتێ حکمی بەدەست بووە قەت بێدینێک هەستی بە غەریبی نەکردووە شێخ سەعیدی پیران کە عەزم کردن شۆڕشی دامەزران لە کوردستانی تورکیا سێ کەسی ئەرمەنی مەسیحی ڕاوێژکاری تایبەتی بوون ڕاوێژکار زۆر گرنگە یعنی هەموو پرس و ڕاوێژێکی ئەو حکومەتەی خۆی بەو سێ مەسیحیانە دەکرد هەتا تەنانەت شێلە خێزانەکانی وتی خۆوانە گاورن ئەوانە ئەرمەنین مەسیحین فەمووی دینی خۆیان بۆ خۆیان ئەوە لە قیامەتا خوا یەکلایی دەکاتەوە ئەمانە خاوەنی عەقڵ و بیری تیژن حەیف نییە ئەم عەقڵە و بیرە تیژە بە ناوی جیاوازی ئایینەوە لەدەست بدرێ و من سوود لەم عەقڵە تیژەیان نەبینم سێ ڕاوێژکار لە ماڵەکەی خۆیدا ئەمیندارەکانی مەسیحی بوون کەریمی عەلەکە کابرایەکی مەسیحی بوو وەزیر بوو لە حکومەتەکەی شێخ مەحموودی حەفیدا کە کابرایەکی مەلا بوو ئەمە ئەمە ئەمە هیچ شتێک لەم کوردستانەیە ڕۆژێ لە ڕۆژان نەبووە خەڵکێک بزانێ من مەسیحیم تۆ کورد مسلمانی ئەوە یەزیدیە ئەمە ئەم گرفتە ئێمە لە کوردستانە بیرمان لێ نەکردەوە ڕۆژێک داخی گرانم حجرە و مزگەوت تا هەبوو حرمەت بەخوا هەبوو من ئەم قسەیە من وەکو مامۆستای ژیانی و مەلایەک نایڵێم گۆڤاری پزیشک ژمارە پانزە و شانزەی ئەم ماوەی پێشوو دەرچووە دکتۆر دیدەوان لە شاری هەولێر دکتۆرێکی بەڕێز سەرپەرشتیاری ئەو گۆڤارە گۆڤاری پزیشک کۆمەڵە دکتۆر دەری دەکەن یەک مەلای تێدا نیە هەموو ئەکادیمی دکتۆر دکتۆر دیدەوان باسێک دەگێڕێتەوە دەڵێ حەیف بۆ ئەو زەمانەی کە مەلا و حجرە و مزگەوت نەما ئەوە دکتۆرێک وا دەڵێت چونکە قەدر و حرمەتی مەلا کە نەما قەدر و حرمەتی علم و زانست و مامۆستاش نەما دەڵێم من بەسەراتێکم لایە مەلا ساڵحی کۆزەپانکەی پیاوێکی ناو گەلێ ناودارە لەم وڵاتەدا یەکێک بووە لە هەرە عالمە بەرزەکان مەلا ساڵحی کۆزەپانکە کاتێک کەوا لە دێیەک مەلا دەبێت دوای ئیجازی وەرگرتنی ڕۆژێ ئافرەتێکی بەتەمەن بە سواری گوێدرێژێکەوە ڕوو لە دێیەکە دەکا ئەڵێ ماڵی مەلا ساڵح لە کوێ ئەڵێن ئەوە ماڵەکەیەتی ئەچێ و ئەڵێ من خێزانی فڵان کەس مەلا فڵان کەسم کە چەند ساڵێک لەمەوبەر هەر ساڵێک تۆ فەقێ بووی لە حوجرەکەی ئێمە و دەهاتێ ماڵمان دەستی ماچ دەکا ئەڵێ دایە گیان یەخوا بەخێر بێ سێ چوار ڕۆژێک خزمەتی یەکا دوای ئەوەی کە دەگەڕێتەوە بەرەو دێیەکەی خۆیان گوێ درێژەکەی بۆ دێنە سەرێکا بەردێک نییە ئەم مامۆستاش نە داگمەلاش نە بچێتە سەری پێشی بێ ئەدەبی دەبێت دەستی ڕاگرێ و بچێتە سەری لەسەر چوار مشقی دەکەوێت دەڵێ وەرە پێ خە سەر پشتم بەس بەو مێزەرە و بچۆ سەر گوێ درێژەکە ئەڵێ ئەستەغفیرڵڵا مامۆستا چۆن شتی وا دەبێت چۆن ئەوە خۆت چەماندۆتەوە من بێمە سەر پشتی بجەنابەت بەو جبە و مێزەرەی پێغەمبەر صلی الله علیه و سلم ئەڵێ نا ئەی تۆ نازانی مێردەکەی تۆ چەند لە وەختی عمری خۆی لە پێناوی فێربوونی منا سەرف کرد تۆ دایکی منی لەوەت شایان زیاترە تێ پێ لە تەپڵی سەریشم نێی قەسەم بەخوا بێت لەسەر پشتی منەوە سواری گوێ درێژەکە بی تا علم هەبوو تا حجرە هەبوو تا مەلای بەحەق هەبوو ئاوا حرمەت هەبوو بەداخەوەم لەم کوردستانەدا لە یەک هەفتەدا ئەم هەفتەی ڕابردوو لە ماوەی حەوت ڕۆژدا سێ مامۆستا لەلایەن قوتابیەوە بریندار کراوە دوو لە هەڵەبجە و یەک لە چەمچەماڵ بە خەستی برینداریان کردن هێرشی کردووەتە سەر کوا حورمەت و ڕێز لەبەرەوە پەیامی حورمەتداری پێ بوو فەزلی خوایە مەلای باش لە هەر دێیەکە هەبوو بێ لە هەر مەنتیقەیەکە هەبوو بێ خەڵکی ئەو مەنتیقەیە پێشکەوتون خەڵکی خوێندەواریان هەیە خەڵکی دەوڵەمەندیان هەیە خەڵکی مفەکریان هەیە خەڵکی هونەرمەندیان هەیە هەر بۆ نمونە مەنتیقەی قەرەداخ مەنتیقەی قەرەداغ چونکە مەلا بەناوبانگەکانی کوردستان لە قەرەداغ بن بڕۆ هەرچی بوارێک تۆ دەبینی قەرەداغی تیا بەشدارە چونکە کاتی خۆی مەلای چاکیان هەبووە هەر شوێنە مەلای باشی نەبووبێ فەقیرە خەڵکەکەی ئێستاش هەموو نەخوێندەوار و فەقیر حاڵن مەلا هەوێنی زانست هەوێنی بەیەکەوەژیان بووە جێگەی داخ و مەسەفە بۆ ئێمە ئێمە لەم کوردستانەیە هەر ناو بە ناوێک ختورەیەکمان بەدڵا دێننەوە هەر دادەنیشی تۆزە خەڵک پێێتەوە سەرکار و کەسابەت و دیسان دەقەومێتەوە لە دووی دوانزەی 2011 ئەو هەفتەی ڕابردوو ڕۆژی جومعە بەداخەوە لە زاخۆ لە دەڤەری بادینان ئەو ڕووداوە کارەساتبارە ڕوویدا ئەوەی لە ناویا هەمووی جێی ئەسەفە هەمووی شتی نابەجێیە بەڵام بەداخەوە ناوی حورمەتداری مەلا هاتەوە گۆڕێ هەندێک خەڵک بە وشەی مەلا خەڵکی حورمەتداری وەکو جەنابتان جەنابی مامۆستانە بێ مامۆستانە بێ پێعی بە بەخوا خەڵک پێعی بڵێن مەلا یعنی چون هێندەی پێ هێندی پێ گەورەیە خۆی مەشانازی بە وشەی مەلایەتیەوە دەکەین مەلا نین حەیفێ مەلا واتە پڕ لە عیلمە مەلئ پڕ پڕ بووە لە عیلم حەیف ئێمە کەندووی خاڵین لە عیلمە بریا مەلا بووینایە مەلا وشەیەکی گەلێ گەورەیە بە خۆمانی ڕەوا نابینین وان بێ وشەی مەلامان زۆر پێ لە مامۆستا گەورەتر بێ بەس خەڵک هێندە حرمەتدارە پێی عەیبە پێ بڵێ مەلا کەچی کابرا سەیەکەی لەسەر تەلەڤیزیۆن مەلایەک وای کردو مەلایەک وابوو مەلا لەو هەموو شەڕە ناوخۆیانەی لەم کوردستاندا بووە لەخوا بەزێ بە تەرەفی بێلایەن بووە لەو کاتانەدا کە ئێمە هاوارمان دەکرد خەڵکینە یەکتر مەکوژن ئەوەی کە مەیتی دەهاتەوە هی ئەم لا و هی ئەو لا و هی ئەو لا هەر مەلا لەگەڵی دەچوو بۆ سەر قەبران وا بوو یان نا نوێژەکەی هەر لەسەر دەکرد دڵیشی دەدایەوە لە تەعزیەکەشیا لەسەری دادەنیش نەیدەگوت تۆ فڵان لایەنی تۆ فڵان لایەنی لەگەڵ هەموویا هەر دەمانگوت تخوا مەکەن کورە ئەماگرە بکوژێننەوە کاکە گیان خۆ ئەگەر ئێمە بەعزە شتێک هەیە برینی کۆنە قەت با نەیکولێنینەوە هەر باسیشی نەکەین هەر کتێبەکانیشی نەخوێنینەوە ئیلا مەگە بۆ ئەهلی اختصاص کرد مێژووەکە دەرسی لێ وەرگرێ ئێمە دایمە با سێ دوعا بکەین هەموو فەرزێک لە هەموو خۆپێکا سێ دوعا بکە بڵێ یا ربی خوایە وڵاتەکەم لە نەخۆشی خراپ بەجێ بە دوور کەی دوعای دین و ئیمانەکەمان کردووە ئیشەڵا دیڵ و دین و ئیمانەکە ئاوا نموونەکەیەتی کە ئەو خەڵکە لەم مزگەوت و حەوشە و بانەشە جێی نابێتەوە لە هەموو شوێنەکان نەک هەر لێرە ئەوە ئەوە فەزڵی خۆیە دینەکە جێی خۆی گرتووە الحمدللە الحمدلله سای ئیمان هەموو بیر و بۆچوون و ڕەنگەکانی کۆ کردوێتەوە لە مزگەوت و ماڵی خوادا یا ڕەبی خوای ئەم وڵاتە بەم کوردستانە وڵاتی مسلمانان لە نەخۆشی خراپ کە نەخۆشی سەرتاسەری بێ و چارەسەری نەبێ پارێزی یاڕەبی خوایە لە گرانی بمان پارێزی نان لەسەر سفرەکانمان هەڵنەگیرێتەوە فەردەئار لە ماڵەکانمان نەشاردێتەوە خوایە ئەو دوعایەتان زۆر گەورە بێت خوایە بێبارانی قات و خڕی و گرانیمان بەسەرا نێنیەوە خوایە قەت ڕۆژێ لە ڕۆژان شەڕی ناوخۆ لەم کوردستانە هەڵنایسێتەوە قەت کور بەدەستی کور مەیتەکەی نایەتەوە ئەوە دوعای زۆر گەورە ئێمە هەدەفمان ئەوەیە چونکە لەم سیاشتانەدا خەڵک ساغ و سەلامەت بێ خەڵک تێر و تەسەل بێ خەڵک ئاشتی هەبێ ئیسلام گەشە دەکا ئەم سیانە هەبن نەخۆشی زۆر بێ خەڵک فەقیر بێ خەڵک ئاژاوەی هەبێ ئیسلام زەرەد دەکا ئەو ئێمە پەیاممان ئەوەیە پەیامی ئاشتی و برایەتی و تێر و تەسەلی ئەم میللەتەمان هەیە خۆشەویستان بەڵام خۆ بۆ هۆتان شایدن لە شەستەکانەوە ئەم کوردە یەک دێنێ و دەبا پێم ناخۆشە وا بڵێم لە نەوەتەکانەوە ئەهێکی حەسارەت خۆشمان بە دڵا نەهاتووە هەر ئەم ئەوی ڕاوناوە ئەو ئەوی هێناوە ئیشەڵڵا کۆتایی پێاتەوە ئەو برینە هەڵناداتەوە بەڵام توخوا کامە بە فتوای مەلا بوو کامە خوتبەی مەلایەک ئەم بارودۆخەی سازان خۆ ئەگەر خوا نەخواستە مامۆستایەک بۆ نمونە لە بادینان لە زاخۆ لە دۆک لە فڵان شوێن خوتبەی شیعی خوێن بێتەوە کوێتی عارە خانە خراپە هەر دڵسۆزی بووە ڕەنگ بێ ڕەنگی ئەداکەی باش نەبوو بێ ئێستا من قسەیەک دەکەم تەفسیری قورئانەکە دەکەم براکەم قورئانەکە خراپ نییە نعوذ بالله ڕەنگ بێ منی مەلا باش نەزانم قسەکە دەربڕم ڕەنگ بێ خەتاکە لە خۆمەوە بێ ئێمەش مامۆستای ئاینیش بەشەرە چونکە پێغەمبەر بۆیان مەعسوم نەبوو لە گوناه ناوێنا فعلا ئەویش بەشەرە ڕەنبە دەربڕینەکەی زۆر باش نەبوو بێ احتیمالی هەیە هەڵوێستەکەی چاک نەبوو بێ بەڵام بۆ نەین ئێمە بۆ نەین ئێمە لەم ڕووداوەی زاخۆ کە بیکەین بە دوا ناخۆشی ئەم وڵاتەمان زۆر جار نەخۆشی هەڵ سەر هەڵدەدا دکتۆری پێ دەگەیەنێ ئەو نەخۆشیە کۆمەڵە اختصایی لێی کۆ دەبنەوە چارەسەری دەکەن کۆمەڵە دەرمان دەدۆزنەوە با ئەم ڕووداوانەی کوردستان ئێمە لە جیاتی یەکتر تەشهیرکردن و بەیەکاچوون و ڕاشیرنبوون کە خوا قەدر و حورمەتێکی خستۆتەوە ناومانەوە ئە تۆزە خەڵکەکە ئەمەی لەبیر چۆتەوە فڵان فڵانێ و فڵان ئاڵایە و فڵان سەردە و فڵان سەوزە و سوورە تۆزە ئەمە کپ بووە با هەڵی نایسێنینەوە با ئەوە ڕۆی ئەوە قازانجمان لێ نەکرد خۆشەویستان هیچ قازانجێکمان لەو شەڕە پەڕۆیەکرد نەبەخوا ئێستا ئێمەی وڵاتان هەژاون قەتیس ماوین کەرکووکە هی خۆتە هی باب و باپیتە پێت ڕەوا نابینن خانەقینە هی باب و باپیری خۆتە دڵێ نەوەڵا ناوچە دابڕێندراوەکان خۆ ئێمە دەسەڵاتێکمان نەماوە ئەم دوو سێ پارێزگا تخوا عیب نییە ئەم میللەتە بچکۆلە بە یەکەوە ئیدارە نەکەین سێ شار بە یەکەوە ئیدارە نەکەین با چارەسەری بۆ بکەین. چارەسەر دەزانن بە چی دەبێت؟ ئێمە وەکو مامۆستای ئایینی بە قەدەر خۆمان لە دینەکەوە ئەوەندەی لێ حاڵی بووین بە یاسا کردنی ئەم وڵاتە. یاسا چەند وتارمان لە پێش تریشا خوێندۆتەوە ئەم وڵاتە وەختێ خەڵک ئیسراحەتی تێدا کە یاسا بێ. یاسا قانونێک هەبێ هەموو خەڵک مافی پارێزراو بێ من ئەوەندە دڵنیا بم لەوەی کە یاسا تۆڵەم بۆ دەکاتەوە کە تۆ غەدرم لەکەی پێویستیم بەوە نەبێ بیر لەوە کەمەوە خۆم تۆڵە لێ بکەمەوە خۆزگەم بەو خۆزگەیە کە ڕۆژێ لەم وڵاتەدا کەس بیر لەوە نەکاتەوە دەست بۆ براکەی درێژکا کاتێک کە غەدرێکی لێ دەکا بڵێ کوڕە قانون هەیە قانون ناهێڵێ ئەم غەدرەی لێ بەسەرەوە چێ جا بۆ من خۆم ماندووکەم با قانون حاکم کەین قانون بۆ خۆی کتێبە لە چوارچەوەی دادگا و بینایەکە ئەبێ بیهێنینە سەر شەقامەکان بیهێنینە ناو بازاڕەکان بیهێنینە ناو دام و دەزگا و مەقەڕی حیزبەکان یاسا سەروەری بەوە دەبێت بە یاساکردنی حکومەت ئەو کەسەی کەوا هەر کارێکی پێ دەسپێری جا من پێم خۆشە لە مەلای مزگەوتەوە دەست پێ بکەن مامۆستایەکی مزگەوت بڵێ مامۆستا تۆ ئەو خوا ئەم هەفتەی ئەم خوتبێت بۆ ئەم خەڵکە خوێندوەتەوە ئەم لاپەڕەیە چەند کتێبت بۆ خوێندوەتەوە هەر لە تەعزیە و گەڕان و نووستن و دامەکردن بووی هەتا هاتوویە سە مینبەری مزگەوت مێشکی ئەو خەڵکە تێکدەی یان مامۆستا پێم بڵێ لە ماوەی ئەم حەو ڕۆژەدا تۆ چەند کتێبت خوێندوەتەوە ئەگە هیچی نەخوێم وە لای بە هەر لە مەلاوە دەست پێ بکە دیارە ئیخسایی نیە دیارە خۆی تەرخان نەکردوە دیارە پیشەکەی خۆش ناوێ دواتر وەلا هەر کارمەندێک دەیگری با دوو سیفەتی تابێ قورئان دەفەرمێ حەفیظ علیم ئەمین بێ زانا بێ چونکە هەیە ئەمینە بەڵام زانا نیە هەیە زانا دزە خەڵک هیچ کەسێک نییە لەم وڵاتەدا باوەڕم نییە دوول لە ڕوتان هێندە گەمژە بێ ڕقی لە حکومەت و یاسا بێ چونکە هەموو کەس دەزانێ بێ حکومەتی چەند خەتەرە بەڵام جاری وایە من مەسولێکی دز دەبینم کابرا هێندەی دزیوە تەقیوە تۆش هەر لەگەڵ ئەوا پێشمەرگە بووی هەر لەگەڵ ئەوا شەهیدت داوە هەر لەگەڵ ئەو لە لادێ بووی ئەو دڕا لە ڕێ سەلام لێ ناکە تۆ هەر لە خوارەوەی کوڕی ڵە حکومەتەکەش بڕوخێ بەوەوە ئەمە ئەمە ئەمە خراپە ئێمە باوا بکەین حکومەت خۆشەویست بکەین لە ناو دڵی خەڵکە من خەڵکم بینیەوە کارمەندی حکومەت بۆ سارەی دایرەی پێ بۆ وەڵڵاهی بە شۆستەی داداوە جەرگم بۆ یەشاوە ئەگەر لێی پرسی بۆ وادەکەڵ کوڕە ماڵی حکومەتە بیڕوخێنە وەرە تۆ حکومەتەکەی خۆت ڕق لێ بێ ساری دایرەکەت ڕق لێ بێ ئەمە حتا ماوی نابی بەشت قەت ئیسراحە ناکەی حکومەت بەوە خۆشەویست دەبێ من ئەم حکومەت ئەو دەستگا بەی خۆم بزانم ئەو ساری دایرێ بەی ماڵی خۆم بزانم جاوەی بەدەستەوەتی و کە هاوڵاتیە ئەمەش بەوە دەبێ یاسا بۆ هەمووان بێ یاسا بۆ هەمووان بێ وەڵام شوێنی گەشت و گوزاری هەیە من بەڕێزێکم گوێ لێ بوو لە تەلەفیزۆنە وتی لە لوبنان حیزب اللهی لوبنانی ئیسلامی هەیە گەشت و گوزاریش هەیە تا ئێستا وتێلەک نەسووتاوە ئەو قسەیە زۆر ڕاستە بۆ دەرس لە ڕابردووی خەڵ لە پێشینانی خۆمان لەوەی کە لەلامان دەژین وەرناگرین بۆ ئەو وا دەکا چونکە لەو وڵاتانە گەشت و گوزار پارەکە ئێستا گیرفانی حکومەتەوە حکومەتەکەش دەیداتەوە بە میللەتەکە لە وڵاتی ئێمە شوێنێکی وەکو دووکان ئەو شوێنە گەشت و گوزارە خۆشە کاکە چەند کەسێک داگیریان کردووە هەرێکە بە خۆی خانوویەکی قوت کردوێتەوە یەک دینار ناچێتە گیرفانی حکومەتەوە ئەینا گەر شوێنی خراپەکاریش هەبێت پارەکەی و داهاتەکەی بۆ میللەتەکە بێت تا حەڵاڵ و حەرام تێکەڵاو دەبێت تۆ ئیسفادەیەکی لێ دەکەی بەڵام با ئێمە هەوڵ بدەین شوێنە گشتیاریەکان بۆ هەموومان بێ جا ئەمجا ئەم دەچێ عەرەق دەخواتەوە با بۆ خۆی بچێ ئەویش دێ بۆ مزگەوتێ با بۆ خۆی بچێ حەمد و سەنا بخوا کەس ڕێگەی هیچیان نەگرێ من پێم خۆشە گەورەی تۆی مسلمان لەوەدا لەم ڕۆژی جومعەدا کە نادی هەیە و بۆی نەچووی هاتووی بۆ مزگەوتێ کە هەر نادی نەبێ ئەی کابرای عەرەقۆر بچێ بۆ کوێ گەورەیی لەوەدایە نادیەکە کراوەتەوە تۆ ڕوون لە مزگەوت کردووە ئەوە گەورەیی ئەوە ئیمانەکەت دەرەخا کە لەم کاتەی هاتووی لەو سەرمایە کابرا بە پێوە ڕادەوەستێ ناچێت لە نادیەکە لەبەر سپلی دانیشێ ئەبێ هەردووشیان هەبێ بەڵام با ئەم شوێنە گشتیاریانە بە یاسایی بکرێن دووەمیان میللەتەکەمان وشیار بێ ملت وشیار بوون زۆر ئەساسە فەرموودەیەکی پێغەمبەری خوا صلی الله علیه و ئەگەر ئەم فەرموودەیە جێبەجێ بکەین دڵنیا بن کاری وا ڕوو ناداتەوە خۆشەویستی خوا شەش حەو کەسی هێنا ناردنی بۆ کارێک بۆ شوێنێک سریان پێدەوە سریەک خەڵک کابرایەکی خەڵکی مەدینە پێوان ئەنساری ئەنساریەکان زۆر خۆشەویست بوون لای خوا پێغەمبەری خوا صلی الله علیه و قورئان باسی کردوون چەندین فەرموودەیان لەبارەوە فەرمووی تۆ خەڵکێکی گەنجێکی مەدینەیی سەرپەرشتی ئەمە بکە کەس نابێ بێ حاکم بێ وڵات نابێ بێ سەرکردە بێ بێ حکومەت بێ نابێ حەو کەس بەڕێیەکا بڕۆن سێ کەس دەبێ ئەمیرێکیان هەبێ سەرپەرشتیارێکیان بێ کاکە تۆ سەرکردەی ئەم کەسانەی فەرمووی وأمرهم أن يسمعوا له ويطيعوا فەرمووی تۆ ئەو خوا بە گوێشی بکەن و بە قسەشی بکەن جا تخوا گوێ لەم دوو وشەیە بگرن بە گوێی بکە بە قسەشی بکە گوێ لێگرتن بە قسەکردن نەیفەرموو هەر بە قسەی بکەن پێشدا گوێی لێ بگرە دەنگوباسێک بڵاو دەبێتەوە خەڵک ڕادەکەن بۆ شوێنێک ئێستا من لە مزگەوتێن خوا نەخواستە چووینە دەرێ مزگەوت و خەڵک ڕای کرد ئەرێ بزانە گوێ لە قسەکە بێ کاکە بزانە ئەم مەسەلەیە چییە جارە گوێی لێ بگرە تێی بگە لێ ورد بەوە بزانە تەحەمولی مەسئولیەت دەکەی بارەکەت پێ هەڵدەگیرێ کۆڵەکەت تا کوێ پێ هەڵدەگیرێ ئەرێ هەدەف لەم کۆبوونەوەیە چییە ئەمجا ئیتاعی بکە تەلەفیزۆن ڕا خەڵکی نە کۆ ببنەوە ئەخ من نابێ بزانم بۆچی کۆ بمەوە با گوێ بگرین با ئەنج خوا گوێی بۆ داوە دوو گوێی داویە جارێ دوو قسە بیستە ئەم جایە بە زمانێک دەری بڕە بیری لێ بکەوە ئەم جایی تاعی بکە بەڵێ خۆشەویستان فأغضبوه في شيء دەفەمە ڕۆیشتن لە ڕێگا لە مەدینە دوور کەوتنەوە کابرا تووڕە بوو سەرکردەیە بەڵام مرۆڤە تووڕەیان کرد توڕەیان کرد لە ئەنجامی دوو سێ قسەدا وتی بڕۆن پوش کۆکەنە وتیان بەسەر چاو سەرکردەمانی چون پوشیان کۆکردەوە چیلکەوداریان کۆکردەوە وتی ئاگری دەن ئاگریشیان دا وتیان ئەمە زۆر چاکە چونکە ئەمە دافعی خێرە خۆ ئاگر کە بیکەیەوانە احتیمالی بۆ چێش لێ نان بێ مادام کارەکە جوانە ڕەنبێ ئەم ئاگرێمە نانی پێ بکەین ڕەنبێ چێشتی پێ لێنێن ڕە خواردنی پێ سوور بکەینەوە زۆر باشە وتی فەدخلوها بڕۆنە ناوێەوە خۆتان بسووتێنن بڕۆندەی خۆشتان بسووتێن بچن ناو ئاگرەکەوە هەموو تەماشایەکیان کرد وتیان کاکە انما فررنا الى رسول الله صلی الله علیه وسلم من النار ئێمە بۆیە هاتوین وەلای پێغەمبەری خوا وازمان لە وڵات و نیشتیمان و دینی باو باپیرانمان هێناوە بۆی لە ئاگر ڕزگار بین نەک بەدەستی خۆمان خۆ بخەینەوە ئاگرە وەڵا ناچین وتی چۆن ناچن ئەی پێغەمبەر صلی نەیفەرموو ئەگەر هەرچی پێوتم بە قسەی بکەم وتی کاکە فەرمووی گوێی لێ بگرن ئێمە گوێمان هەیە عەقڵمان هەیە ئەو ئاگرە دەمان سووتێنێ ئێ خۆ ئێمە لە جەهەنەم ڕامان کردو معقولە بەدەستی خۆمان بچینەوە ناو ئاگرەوە وەڵا بە قسە ناکەین فکانو کەذالکە حیزب دەزگایەکە بۆی لە ئاگر ڕزگارت کە ئاگری هەژاری ئاگری نەبوونی ئاگری نەزانی خەڵک کە وڵاتان حیزبێک پێکەوە دێنێ کۆمەڵە خەڵک سەر بە یەکەوە دەنێن هەدەفێکیان هەیە بۆ ئەوەم بەختەوەرم کەی ئەی حیزبەکە بۆی لە بەدبەختی ڕزگارم کەی نەک لە بەختەوەریەوە بەدبەختم کەی ئێستا لە وڵاتی ماشتی ڕاست بێتەوە حیزبێک پێدەنە کەس نازانێ بۆچی حیزبیە ڕەمت بڵێ معاشەکەی باشە دەبێت کاکە هەدەفێکت هەبێ ئامانجێکت هەبێ بەختەوەریت بۆ بێنێ بۆیە پێت دەڵێم سەرکردە کوردەواری دەڵێ بۆیە پێت دەڵێم خاڵە کە چۆلەکەم بۆ بگری سواڵم بۆ بکەی بۆی من سواڵ نەکەم دەرمانم بۆ بێنی بۆی من نەخۆش نەبم نەک هەر لە وەختی دەنگدانە ئیشت پێم بێ ئەها گوێت بۆ دەگرم بەڵام بزانم بچیم پێڵێ ئەگە پێم بڵێ بڕۆ ئاگرەوە وەڵا بە قسە ناچمە ئاگرەوە کابرا لە مەقەڕی حیزبێک ئاوە ئا بڕۆن فڵان شوێن بسووتێنن نەوەڵا کاکە بۆ بە قسە ناکەم بۆ بۆ بیسووتێنین وسكن غضبه کە کەس بە قسەی نەکرد کابراش سارد بۆ ها ئینسان وایە غەزەب و تووڕەی هەر دوو سێ دەقەیە نیو سەعاتە کابرای سەرکردەش خاو بوانێ و وتی چانە بوو نەچوون ئاگرەکە وەتۆفیاتی نار و ئاگرەکەش خامۆش بوو بارودۆخی سامناک ئاگرە تۆزێ سەبرت هەبێ کپ دەبێتەوە بۆ خۆی دەبێتەوە خۆڵەمێش کەسیش ناسووتێنێ بەس بە شەرتێ بە عەقڵ بیری بکەیەوە لەگەڵیا هاتنەوە خزمەت پێغەمبەر صلی وتیان کارەساتێکی وا بۆ ئەی پێغەمبەری خوا گوناهبار نەبووین کە نەچوینە ئاگرەکەەوە بە قسەی تۆ فەرمووت بەگوێی لێ بگرن و بە قسەشی بکەین ما بەخوا گوێمان لێگرت بەڵام بە قسەمان نەکرد فەرمووی لەو دەخەلوها ما خرجوا منها واللهی بچوونە ناوێەوە هەمووتان دەسووتان و جەهەنەمی دەبوون چونکە عقلی خۆتان لەدەست داوە تۆ نازانی ئەو ئاگرە دەسووتێنێ انما الطاعة فی المعروف خۆزگە ئەم وشەیە بنووسرایەوە لەسەر هەموو شوێنەکان هەڵواسرایە گوێڕایەڵی ئینەما بۆ حەسرە گوێڕایەڵی هەر کەسێک بەس بۆ چاکە دەکرێت بۆ نەیفەرموو مەلایە منی مامۆستا بەمەرە خەڵکینە لە دوای جمعە با بڵێن ئەو دایرە یەک سووتێنین دەبێت مامۆستا ئاخر بۆ بیسووتێنین یەکسە مەڵێ مادەم مامۆستا وای گوت نەخێت دەبزان ئەمە چاکەیە یان خراپەیە ئەمە شەڕی بەدواوە یان خێری بەدواوەیە ئەمە بۆ لە ناوی بەرینی چی دێنینە شوێنەکەی ئەها یەکسەر بە قسەم مەکە بە قسەی سەرکردەکەشت وا مەکە بە قسەی حیزبەکەشت مەکە بزانە تاعەتە چاکەیە خێرە بۆ داهاتوو بۆ ئێستا لابردنی شەڕەکە ئەمجا بە قسەی بکە گوێڕایەڵی فەرمووی بەس بۆ چاکەیە خۆزگا مە لە مەکتەبی سەرەتایی تا زانکۆ پەیمانگاکان لە مەقەڕی حیزبەکان و دایەنە سیاسیەکان ئەم فەرموودەیە بخوێندرایە ئێمە لەگەڵ یەکین گوێڕایەڵ یەکین بەڵام بۆ ناو ئاگرنا بەڵام بۆ فیتنەیی نا چونکە کاری بێ بەرنامە کاری هەڕەوەج و مەرەج شتەکە خراپتر دەکات ئێستا مە ڕووداوی لە بادینانە من بیرم لێ کردێتەوە جەنابیشتان هەر یەک چێکتان ئەڵێ مامۆستای ئاینی جەنابی مامۆستا لە مزگەوت ئارێ خەتای تۆ بۆم کار ڕوویدا دڵم من لێی بێبەریم نە بەخوا باوکم من ئیشم وام نەبووە من قسەی وام نەکردووە ئەڵێ ی حیزبی دەسەڵاتدار لەو سنوورە تۆ کردوتەوە کاکە من لێی بێبەریم ئەو ئەندامانی منیش چوو من ئەویان سووتان بێ کاکە من لێیان بێبەریم نەوەڵا من نیم ئەڵێ حکومەت دەسەڵاتی تەنفیزی تۆ بووی ئەڵێ نەوەڵا منیش نیم منیش لێی بێبەریم ئەڵێ خەڵچینەکە ئێوە هەمووتان کۆبوونەوە سوڵەتان ژیراوە ئێوە بوون دەڵێ نەوەڵا ئێمەش نین ئەی کێیە وەڵا کەس نییە ها کەس خۆی لێ ناکا بە سەحەب هەمووی نەفرەتی لێ دەکا جا ئیشی ئاوا منکەڕ گەورەتر دەکا ئیشی بە بەرنامە ئەبێ بیری لێ بکەیەوە کە بیرت لێ کردەوە مەن هەجت بوو ئەبێ بڵێی حەتا دوا ساتی ژیانم لەگەڵی دەڕۆم کابرا تەنزیماتی ناو شاری دەکرد لە دایرەی ئەمن دەگیرا حەتا زمانیان دەبڕی و هەناسەیان لێ دەبڕدی و هەر من بووم ئەو چالاکیەم کردووە کردوومە چونکە من هەزێکم هەیە چونکە بڕوام بەوە هەیە ئێستا هەمووی تێچووە چونکە هەمووی عەشوایی بووە هەمووی هەر هەر بە کڵپەیەک گەرم بووە کە خۆڵەکە دامردا تۆ دەنجا هەمووی ئەڵێ بە قوربان لەگەڵ نەبووم ئەو واستە بۆ مەسولەکە ناوەکەی ڕەشکەنەوە ئەڵە بە قوربان خوا بکەم ڕزوێنەکەم دەرنەچوو بێ بلۆکی پێدادا و ئەڵێ بەخوا منیش نەبووم هەمووشی دەڵێ من نەبووم ئەمجا منکەڕەکە گەورەتر بوو حکومەت بڕیاریدا بە دوو سێ ملیۆن دۆلار نادیەکان وە خۆیان تعمیر کرێنەوە حرس و حمایشیان بۆ دابندرێ گۆشیان کاشی ڕێژ کرێ چیشیان زەرە کردو بیاندەنەوە کابرا گەلێک لە جاران لەو منکەڕ و بێشەرعێ گەرمترە ها شتی بێ بەرنامە شتێک کە لەسەر معروف نەبێت شتێک کە هەر هەرچی دەنگێکت بیست تکام وایە سە لەو بازاڕە دەنگە دەنجێک دەبێت تۆ لە دوکانەکەی خۆتەوە ڕامەکە تۆ زارە سەبر بگرێ کاکە گیان ئەوە یاسا هەیە با پۆلیس تەداخل بکات با کابرایەکی یاسایی بێ تا حکوم بکات بەڵام لەم خۆزگە خۆزگە یاسا سەروەر بێ ئەگە خوتبەکەم درێژ بێ بمبورن ئا ئەم وشەیەشتان لە کۆتاییدا با پێ بڵێم پێ سەسان فەرمووی الحکمەت ضالەت المؤمن حیکمەت و وشەی جوان گومبووی ئینسانی ئیماندارە لە هەر شوێنە وشەیەکی جوانت بەردەست کەوت دەتوانی سوودی لێ بینی ئەتوانی سوودی لێ بینی کابرایەک هەبوو لە تەلەڤیزیۆن هەموو بینیوتانە فلیم و شریتەکانی چارلی چاپلن ها ئەو کابرایی کە بە فلیمە کۆمیدیەکانی هەمومانی هێناوەتە پێکەنین من یەک قسەی ئەو پیاوەم خوێندوەتەوە ئەم حکومەت بەس ئەم قسەیە جێبەجێکا کاکە مەگەڕێەوە ئەگە ئیمانت بە قورئان نیە قەیچێکە گوێ بە قورئان مەگرە ئیمانت بە خۆشەویستی خوا نیە تاجی سەران وەڵڵاهی قەینا گوێ لەویش مەگرە بە زۆری بەسەرتا ناچەسپێنن بەس خۆ ئەم پیاوە هەمووان خۆشمان دەوێت چونکە پیاوێکی پێکەنیناوی پیاوێکی ڕوحسوک لەو ساڵانەی ڕابردوو مرد ئەم پیاوەیە قسەی جوانی هەیە دەڵێت کە خوا ئەم دنیای دروست کردووە ئەوەندە بە فراوانی دروستی کردووە جێگای هەر هەموو مرۆڤەکان دەبێتەوە ئەگەر هەر یەکەی بیر و ڕایەکی هەبێ هەر یەکەی کار و کەسابەتێکی هەبێ هەر یەکە فکر و بۆچوونێکی هەبێ خوا جێی هەر هەموو کەسی کردووەتەوە بەڵام بە یەک مەرج هەر کەسە بزانێ شوێنی خۆی کوێ لەوێ دانیشێ هەر کەسە بزانێ شوێنی خۆی کوێ لەوێ دانیشێ ئەم قسەیە چەند جوانە تو خوا بۆ منی مەلا ناشرین نەبچم لە چاخانە دۆمینە بکەم چونکە شوێنی تۆ نیا کە چوو بۆیە سوک دەبی ئەبێ بێیەوە بۆ مەزگەوتەکەی خۆت واللهی مەلا عیبە حیزبی بێ وەڵاهی هەتا ئێمەی مەلا مەلای ڕاستەقینە بووین وەڵاهی ئەبێ گەورەترین سەرکردە بە لە دوومانەوە بڕوا ئەبێ گەورەترین سەرکردە نوێژمان لە دواوە بکا بەڵام کە کوتیان مەلای فڵان حیزبەکان و فڵان مەلای فڵان حیزب و مەلای فڵان حیزبە ئەی ئەم میلەتەکە چی ئامۆژگاری بکە من ناڵم حیزبایەتی نەبێ ئەبێ حیزبەکان هەبن بەڵام حیزب هەدەفێکی هەبێ بتگەێنێ بە ئامانجێک لە بەدبەختێک ڕزگارت کە تۆ ناتوانانی لەم چوارچێوەیەدا خۆت ببینیەوە مەبە بە دوژمنی حکومەتەکە لە چوارچێوەی حیزبێکا خەبات کە ئەمە زۆر جوانە لە دڵی خۆتا کێت خۆش دەوێت کەس ڕێگای لێ نەگرتووی بەڵام لە بواری کارکردنا با ئەمانە بێلایەن بمێنەوە لە وڵاتەکە با هی هەمووان بن با هەر کەسە فەرمووی لە شوێنی خۆیان دانیشێ لە شەریعەتی ئیسلامیدا من نمونە بە مزگەوت دێنمەوە لە شەرع عولەماکانمان فەرموویانە ئەگەر ئەهلی گەڕەکێک چوون مزگەوتێک دروست بکەن نابێ سەر بەخۆ دروستی کەن ئەها هیچ شتێ نابێ سەر بەخۆ دروست کەن بگەڕێەوە بۆ یاسا ئەبێ پرس بە فەرمانڕەوای وڵاتەکە بکەن موسڵمانە یان ناموسڵمانە چگەر مسلمان نەبێ ڕێگای مزگەوتت هەر ناتوانێت لەو ئەمریکای خەڵک دەوێت مزگەوت دروستکە هەر دروستی دەکا بەڵام شێوازی یاسایی خۆی هەیە بزانن ئەم شوێنە گونجاوە یان نا لە ئیسلامی شاوە دەفەرمێت مزگەوت خۆ بەڕێزان لە هەموو شوێنێ پیرۆزترە لەم سەر زەوێدا وأن المساجد لله مساجد لله مزگەوت ماڵی خوایە جا لە شەرعا دەفەرمێ ئەم مزگەوت و ماڵی خوایە کە تۆ وستت دروستی کەی کۆمەڵە خەڵکێک کۆبوونەوە حکومەت ئەبێ نابێ یەکسە بڵێ کورە کاکە مادام ماڵی خوا یەکسە بڕۆن دروستی کە نەوەڵا ئەبێ سەرنج بدا ئەم مزگەوتەی لەو گەڕەکەدا هەیە بەشیان دەکا یان نا ئەگەر بەشیان دەکا مزگەوتی کەتان بۆ چییە ئایا ئەم مزگەوتە شوێنەکەی گونجاوە بۆ مزگەوت دروستکردن ئایا دەبێتە مایەی خێر و بەرەکەت بۆ نمونە لە ئێستا دێی وا هەمان هەیە سێ چوار مزگەوتی هەیە هەر هەموو یشی دوو سەفیان لێ نیە هەموو لێک بوون بە دوژمن بەوەی مزگەوتەکەوە خۆ مزگەوت بۆ خۆی ڕەحمەتە بەڵام ئێستا مزگەوتە گەر نیوە بێ معقولە تۆ بیست مەتر لەولاوە بچی مزگەوتی چکە دروستکەی ئەی بۆ ئەهلی گەڕەکەکە هەموو بە یەکەوە لە مزگەوتێکا کۆ نەبینەوە با مزگەوت بێتە ڕەمزی برایەتی کە بوو بە دوو مزگەوت و سێ مزگەوت و هێشتا نیوە بوون هەموو هەموو ئەبینە تەفرەقە بەڕێزان ئیسلام دەفەرمێ مەنعی دروستکردنی ئەو مزگەوتە بکە بۆ چونکە خزمەت بە خەڵک ناکا لە شوێنەوە خەستەخانەیەک دروستکە کە خەڵکە خەستەخانەی نەبوو لە شوێنەوە مەکتەبێک دروستکە کە خەڵک مەکتەبی نەبوو با ئەم پارەیە بۆ ئەوە بێ با بۆ مزگەوتەکە نەبێ چونکە مزگەوتەکە هەیە و خزمەتی خەڵکەکەەوە خۆی کراوە جا ئەگە بۆ مزگەوت ئەما بێ ئاش معقولە لە شارێکا سی و شەش نادی هەبێ ئەی باشە بۆ سێ نە عەرەق فرۆش هەر سێ عەرەق فرۆشە بخۆ قابلەوە خەڵکە بە تڕێلە عەرەق ناخواتەوە بە زرف دەیخواتەوە سێ دانە بەشی هەموویانی دەکرد معقولە ها کەس ئەگەر قسەکەی شارلی چارلی چاپلن دەڵێ هەر کەسە لە شوێنی خوا دانیشە معقولە نادی و مەساج لە پەنا مزگەوت بێ معقولە نادی لەسەر ڕێگای نەقلیاتی خەڵک بێ کە فەقیر و هەژاری وارە دێتەوە لە جیاتی عەلاگەی سەموم بێنێتەوە عەرەقخانە لەسەر ڕێگای بێ معقولە عەرەقخانە لەسەر جادە بێ کابراێک بە سەرخۆشی هاتۆوە و جادەیە دەڕۆی سیارەت پێیە مافی خۆتە بڕۆی ئەم بەسەرخۆشی و لارە لاردی خۆی خستە ژێر سارەکەتەوە خۆمە باسی قیامەت مەکە هەر بۆ دنیا بیری لێ بکەینەوە ئەها شوێنی خۆی نەبوو ئەبێ بەڵام بەڵام ئەوەندە شەیە کێ بە بڵێ فڵان کەس تۆ لەوێ دانیشە کە فڵان کەسێک لاری و لەوێر هەر لەسەر جادەکە دانیژ من و تۆ نەچی ملی بگرین نەچی ملی پەڕێنی نەچین ئاگری بەسەراکەین ئەبێ یاسا پێی بڵێ یاسا بڵێ کاکی خۆم ئەمە شوێنی تۆ نیە تۆ بگوازەوە ئەبێ یاسا عەرە خۆرەکان وا ڕێخا شوێنەکانی هەموو خەڵکیش عەرە خواتەوە کەس هەست پێ نەکا کە عەرە خۆریش هەیە بۆی شوشەکەی لەسەر جادەفڕێ نەدرێ ئێستا خۆ ئەو ئەوروپایە هەمووی بێدینە کەچی کەسێک ئەوەی لە ئەوروپا دێنەوە کاکە عەرە خواردنەوە ئێرە نییە شوێنی خۆی هەیە تەمەنی دیاریکراوی خۆی هەموو دنیای بداتێ مناڵێکی خوار هەژدە ساڵ کەسی عەرەقی پێ نافرۆشێ ئەڵێ گوناهە جەریمەیە با لە مناڵیەوە فێر نەبێ با بگاتە تەمەنێکی قانونی ئەمجا خۆی اختیاری ئەوە بکە ئەمە هەمومان نازانین لە کوێ دانیشین بڕواتان بێ بەڕێزان هەر کەسە لە شوێنی خۆی دانیشێ معقولە نادی عەرەقانە لەسەر ڕێ مەکتەبی کچان بێ سەرخۆشێک پەلاماری کچەکانی خەڵکدا خوما هەر لانە قیامەتیەکەی لێ لابەرە هەر بە عەقڵ بیری بکە مەعقولە ئەوە بەڕێزان نا معقول نییە معقول نییە مە گونجاو نییە وەڵڵاهی من دڵم مەکتەبێکی کچان هەبێ معقول نییە دەرگای مزگەوتەکە بەرامبەری بێت چونکە لەوێدا ئەنواع خەڵک لە مزگەوتەکە دەچێت لەگەڵ سینگی کچەکانە بە یەک دەکەوێت ناڕەحەتیان دەکات یعنی بە هەموو شوێنە شوێنی گونجاوی خۆی هەبێ قابلی مەکتەبەکە لەم دیوە گونجاویان لەو دیوەوە شوێنی بۆ بدۆزەوە ئەم هونەرمەندە گەورە عالمە وتی کەس بەخوا بەر یەک ناکەوێ ئەمجا شتی نایاسایی شتی ناشەرعی وەک پشکۆی ئاگر وایە پشکۆی ئاگر ئەمە پشکۆیەک بێ من بمەوێ لای بم بیبمە ئەولاتر فڕێدەم بڕواتە بێ هەر پێنج شەش چرکە دەقە ناڵێم چرکە کە ئاوا سەعالا دە دە چرکە بووە لە دەستا ڕاگیرە ئاوای لێ دەکەی ناچار فڕێ دەی لە تاوی دەستی خۆت یەکەم جار ویستوتە لای دەی پەلامارت داوە حەماسەتت هەبووە بەڵام دوای تەحەمولی ناکەی دەتەوێت ئێرە نەسووتێ کەچی ئەو فەرشەی لەولاوە پێ دەسووتێنی دەی کە سووتان هەر سووتان بێ ئەمێ بسووتێ ئەو بسووتێ هەر با لێرە بسووتێ وانیە؟ بەڵام یاسا و قانون و حکومەت وەک مقاش وایە، مقاشەکە کە بە مقاش پشکۆکەت کرد حەز دەکەی شارەجێک بەدەستەوە بێ حەتا دەبێی لە ئاوەکەی دەکەی. لەبەرئەوە ئێمە وەختێ بەختەوەر دەبین کە پەنا بۆ یاسا بەرین. بەڵام توخوا با دەسەڵاتدارانمان ئا ئەم فرسەتە بقۆزنەوە یاسا یاسا بە مەعنای یاسا لە وڵاتەکەدا یاسا بێ. مامۆستایەکی ئاینی نەیزانی خوتبە بخوێنێتەوە حەل لە پێشەوە بەسەر ئێمەی جێبەجێ کەن. کە قسەکانت مایەی ئاشتی و تەبایی و دڵنەوایی ئەو خەڵکە نەبووە خەڵکت عەزێت دا نەفرەتت لە خەڵک کرد بەوی وتت نەعلەتی لێبێ و بەوی وتی ڕووت ڕەش بێ ئەم مەلایەش من وەڵا من جاری وا لە خوتبە دانیشتوم خۆم تەریق بوومەوە مامۆستا قسەی وا نابەجێی بەو خەڵکە گوتووە نابێ برام هەموو شتێک سنووری دیاریکراوی خۆی هەیە ئەمجا ئێمە وڵاتەکەمان زۆر وێرانە واللهی هێشتا حەدی ئەو مەسەلە بچووکانەمان نییە مەسەلەی گەورەترمان لە پێشە، ئەو شەوی شەممەی ڕابردوو کەناڵی ئاسمانی هەولێر، کە بارەگەکەی لە هەولێرە و ئەلحەمدللە کەناڵەکە ماوە ئەرشیفەکەی مەوجودە هەر کەسێ دەیەوێ بچێت سەردانیان بکا و ئەو ئەرشیفە وەرگرێ من بە چاوی خۆم بینیم ئینسان فرمێسک بە چاوتان خۆی ناگرێت بنایەتە خوارەوە ماڵێک لە شارۆچکەیەکی ئەم کوردستانم سنووری سلێمانی لە هەولێرەوە هاتوون سەردانیان کردبوو ئەو بەرنامەی پێوان دەستبار کە باسی فەقیر و هەژارەکان دەکا ئافرەتێکی ڕووسوور داوێن پاک بە ئەخلاق خاوەنی شەش منداڵی هەتیو مناڵەکانیش هەر هەمووی بەسەر یەکەوە بوون ئێمە نازانین تەنزیمی مناڵی چ بکەین هەمووی ساڵی وایە دوانی بووە هەرە گەورەکان بەسەزمانە لە چواری ئیفتیدایی بوو مێردەکەی گەنج و جوان جەڵدە لێداوە مردووە شەش مناڵی هەتیو یەکیان مەنجەڵاوی بەسەر ڕژابوو فەقیرە سەعلانی هەموو لەشی سووتابوو هەر لەشەی جسمی تەواو تێکچوو بچوونە تەجمیلاتی بۆ نەکراوە لە بێ پارەی من خۆم ئاوا بەدیا بەرنامەکەەوە بووم لەم مناڵیان پرسی لەم مناڵی لە چواری ئیبتیدایە چواری سەرەتایی پێشکەشکاری بەرنامەکە ئەو خوشکە وافرەتە وتی کاکی خۆم لە پۆلی چەنی وتی لە چۆیف دەێم وتی ئاواتت چییە حەزت لە پاسکیلە لە کۆمپیوتەرە لە عتاریە لە عابەی مناڵانە وتی نەبەخوا توخوا یەک شتمان بۆ بکەن هیچم لەوانە ناوێ بەس یەک هۆدە خانومان بۆ بکەن وتی بۆ وتی چونکە پورزاکەی باوکم لەم هۆدە خانوە دەرمان دەکا و خانوەکەی ئەفرۆشێ توخوا مناڵێکی چواری ابتدایی هەموو هیوا و خەونەکانی یەک خۆ دەخان و بێت چونکە پورزاکەی باوکی هیچ کەلیان قبول ناکە ساڵێکە باوکیان مردووە ئەڵێ بێ لە خانەکە بڕۆنە دەرەوە هیچ شوێنێکی شک نابن ئەڵێ هیچم ناوێ لەم دنیاە پاسکیلم ناوێ کۆمپیوتەرم ناوێ تەلەفیزۆنم ناوێ بەس توخوا یەک خۆ دەخان و ئەمە مشکلەیە وڵاتەیە منی مەلا خەمی ئاوەمە ئەینا کابرا بە مەشکە دەخواتەوە تا ورجیە تەقێ جارێک گەورەترین گرفتم ئەوەیە مناڵێکی ئاوا بێلانەیە گرفتم ئەوەیە ئەو دایکە بەستەزمانەی گو وەڵای بەس برنجی بایەکە و زەیتەکەمان دەن ئەو دەرودراوسێیانە نایخۆن دەمان دەنێ مناڵەکانیش داوای شلە دەکەن وتی ئەی بۆ لێیان بۆیان لێنانێ وتی بەچی دۆشاو بکڕم بەچی فاسۆلیا و پەتاتە بکڕم هەموو ئێواران دەگریەن بۆ شلە وتی ئەی گۆش وتی خۆزگە هەر قوربانی بوایە بەخوا بەس قوربانان گۆش دەبینین خەڵکەکەی دەوروبەریشیان فەقیرە میتر وەڕز بوون هەرەوەندە دەسەڵاتی هەیە وەلە تخوا ئێمە بڵێ برنجەکە وا نەبێ و گۆشتەکەی وا نەبێ و چەند نەوع شلەن نەبێ ئەم وڵاتە هێشتا ئا ئەوەی تێدایە وەڵی قسەی ئەو مناڵی چواری ابتدایی لەو وڵاتە عالەمیانە بووایە لە ناو هەموو کەناڵە فەزایەکانەوە تخوا تەلەفیزۆنەکان شەرم بتانگرێ ئەو وای گوت ئەو وای گوت کورە وەرە کاکە وەرە با بە هەموومان چارەسەری ئەم مناڵە بکەین ئەم مناڵە خەون و ئاواتەکانی لە چواری ابتداییەوە بێتە کۆڵی خێزانێک نەزانێت لە کوێدا شەو بکاتەوە زستانە وا نیوەی زستان ڕۆی ئەزیزەکانم هێشتا ئێمە بەرمیلێک نەوتمان وەرگتووە کاکە گیان هێشتا بیری نەوتمان بێ با بزانین چەند خەڵک هەیە بە دەبە نەوت دەکڕێ خۆشەویستان ئەمانە بەڕاستی گرفتی گەورەی ئەم وڵاتەن خۆزگە ئیشاڵا بە هەمومان جا ئەمە من ناڵم بە شەڕ و هەرابیکەی چونکە هەر شتێ بە شەڕ و هەرابێ ئیلا خراپتری لێ پەیدا دەبێ نادیەکەشی بۆ دروست دەکاتەوە ئەمر بە چاکە و نەهی لە خراپەش وا نەزان مامۆستا بڵێن نەبێ بەڵام با لە سنووری شەرعا بێ کە ئیشاڵا ئەگەر تەمەن باقی بێ ئەمە با سەرەتایەکی خێر بێ هەر ئێمەش بە خۆماندا بچینەوە بزانین ئەمر بە چاکە و نەهی لە خراپە چۆن دەکرێت لە شەریعەتی ئیسلامیدا ومێدەوارم کە ئینشاءاللە ئەم ڕووداوە ناخۆشانە هەموو کۆتایان پێ بێت چێ تاوانبارە بە پێی یاسا کەس دیفاعی لێ نەکا و ئەو ملیۆن دۆلارانەش قبوڵمان نییە میلەت هەموو یەک داوای هەبێ هەر کەسێ ئەمانەی کرد لە بادینان یان لە هەر شوێنێکە ئاژاوەکەی نایەوە جا لە مامۆستایەکی دینیەوە حسابی بۆ بکە هەتا کۆتایی بوو بە مایەی ئەم فیتنە و ئاشووبە پارەکەی پێ بژێرن کاکە پارە با حکومە نەیدا پارە قوتی ئەو میلەتەیە پارەی من و تۆیە بۆ پارەی من و تۆ لە تەعمیری عەنادیدا سەرف بکرێ شزانین چێ خەتاکەی کردووە چێ خەتاکەی کردووە بوو بە سەربوو بوو مسەبیبی ئەم تاوانە حکومەت چاوپۆشی لێ نەکەوە ئێمە هەموو پشتیوانی یاساین بەڵام پارەکەی جا موڵکی هەیە سواڵ دەکا سەدەقە دەکا دەچێ بۆ وڵاتان چی دەکا دەبێ پارەکەی پەیداکا وانە ئێستا وا وەکو ئەوەی داتەوە کابرا بەعەن قەس زەلام دەکوژێ ئەی مامۆستا بانگەوازێکم بۆ ناکەن نەوەڵڵا چونکە قەزا و قەدەری خوا لێ نەقەومەوە تۆ بەعەمدی زەلام کوژی من پارەت بۆ کۆکەمەوە بانی دوو زەلامی کەش دەکوژی ئەبێ سزای یاسایی و مادی خۆت وەرگری سزا بەو توندێ نەبێ خەڵک ملزەم نابێ بشگەڕێنەوە بەلای خوا خوا گەلێ ڕەحمەتی لەگەڵ کردوین بگەڕێنەوە بۆ لای ئەو خالیقەی کەوا ئەم ئەندامانەی لاشەی پێ بەخشیوین بگەڕێنەوە بۆ لای ئەو پەروەردگارە کە ئەو ڕەحمەتە کە قورئانە ئەو سونەتە زێڕینەی پێغەمبەر صلی الله علیه و بۆی ناردوین بۆ ئەوەی بەختەوەر بین یا ربی خوا بەختەوەرمان کەی یا ربی خوا لە نەگبەتی بە دوورمان کەی خوا لە بەڵا و نەگبەتی و نەهامەتی بە دوورمان کەی یا الله یا ربی خوا بخاتی عظمت و گەوری و عظمتی خۆت یا ربی خوا ئاوێکی بە ڕەحمەت بماگری فیتنەیەش داکەی ئەم جارش لە کوردستان بکوژێتەوە خوا دواجار بێ خوای پەروەردگار ئەوەی کەوا چاکە چاکتری کەی هیدایەتی زیاتری بدەی ئارامی زیاتر پێ ببەخشی ئەوەی خراپە و لاری لەوێرە یا ڕەبی خوا هیدایەتی بدەی تۆ هادی خوا هیدایەتی خراپەکاران بدەی ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری یا الله ئەوەی نەخۆشە خوا شیفای بۆ بنێری ئەوەی دەردەدا لە ڕەحمی پێ بکەی ئەوەی نەبوو نەدار و ئاوا لێ قەومەوە خوا دەرگایکی خێر و بێری لێ بکەیەوە مەسول و کاربەدەستانمان چاوڕوونکەی بە ئاگاکەی وشیارکەی گوێیەکانیان بکەنەوە بۆ ناڵە و نزولەی ئەم میلەتە خوایە بە کاری باشەوە خەریک بین نەمانپەرژێتە سەر خۆ خواردن و یەکتر خواردن دوو بەرەکی بۆ هەتا هەتا لەناو میللەتی کورد و میللاتی موسڵماناندا خوایە کۆچ بکە نەبینینەوە گوێبیستی دەنگی فیشەک و بۆنی باروت و بۆنی دووکەڵ نەچێ بە لوتماندا خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی ئامین ئامین والحمد لله رب العالمین